لە تۆمارکراوەکانی کتێبخانی دەنگی دەریا ڕێکخراوی دەریا کتێبی ئاینیشتین و تیۆری ڕێژەی نووسینی جەمال محەممەد ئەمین بەدەنگی ئومێد مستەفا ئەحمد ئەم کتێبە بریتییە لە لێکۆڵینەوەیەکی زانستی کە لە سەد و نەوەد و یەک لاپەڕەی قەبارە مامناوەنددا بڵاوکراوەتەوە. ژمارەی چاپ، چاپی یەکەم. ساڵی چاپ، 2009. ژمارەی سپاردن، 1874 ی ساڵی 2009 ی وەزارەتی ڕۆشنبیری وەرگرتووە. تۆمارکردنی دەنگ، ڕوبار ڕەفیق. مۆنتاژکردن، پێشڕەو حەمە ساڵح. میوزیک، دیلمان لەتیف حسێن. بەڕێوەبردن، ئومێد مستەفا ئەحمەد. سەرپەرشتی و پێداچوونەوە، فەرەیدوون حەسەن عەبدوڵا ئەم کتێبە تۆمار کرا لە سلێمانی لە مانگی نۆ سێپتەمبەری ساڵی 2013 ئەم کتێبە لەسەر ئەرکی فەرمانگەی ڕێکخراوە ناحکمیەکان تۆمار کراوە و بڵاو دەکرێتەوە مافی کۆپیکردن و بڵاوکردنەوەی ئەم کتێبە دەنگە پارێزراوە بۆ ڕێکخراوی دەریا